کیژەکە هەر ئەلەرزی، بەڵام کوڕە بچووکەکە کە لەسەر ئەژنۆ ڕووت و بچکۆلەکانی دانیشتبوو، بە هێوری دەستە بچکۆلەکانی بەرزە کردەوە و وێنەی خاچییە کێشا، کڕنووشێ برد تا ناوچاوی بەرزەویەکە ئەکەوت، دیار بوو هەستی بە چێژێکی تایبەتی ئەکرد. کاترینا ئیڤانۆڤنا لێوی خۆیە گەست و نەیەتوانی ڕێ لە فرمێسکەکانی بگرێ ئەویش هەر نزایە کرد و بە دەگمەن کراسی مناڵەکەی چاگە کرد هەر لەو سەر و بەندەدا دەرفەتی هێنا و بەدەم نزاوە بێەوەی هەستێت سەرپۆشەکەی لە دۆڵابەکە دەرهێنا و دای بەسەر شانە ڕوتەکانی کچەکەدا لەم کاتەدا دەرگای ژوورەکانی ناوە بەهۆی چەند کەسێکی فزولیەوە کرانەوە. لە تارمەکەدا هەموو دانیشتوانی سەر و خواری ئاپارتمانەکە بێ ئەوەی پێ بنێنە ئەم دیوی دەرگای ژوورەکە کەوتبوونە تەماشا تا هات زیاتر پاڵەپەستۆیان ئەکرد تەنیا تاقە مۆمێکیش ئەو دیمەنەی ڕووناکردبووە لەو کاتەدا لە تارمەکەوە لە ناو خەڵکە ئاپۆرەکەوە پۆلێچکای بچووک کە چوبوو بە دوای خوشکەکەیدا بە پەلەگەشت کە هاتە ژوورێ، بەهۆی ئەوە کە بە ڕاکردن گەڕا بۆ هەناسەی گیرابوو، سەرپۆشەکەی لابرد، چاوی بۆ دایکی گڕدا، لێی نزیک کەوتە وتی، ئێستا دێ، لە شەقامەکە پێی گەیشتم. دایکی ئەویشی لەپاڵ خۆی داخستە سەر ئەژنۆ. لە ناو ئاپۆڕەی تەماشاکەرانەوە کچێکی گەنج لەسەرخۆ و بە پارێزەوە هات. پت بوونەوەی ئەم کچە لەو ژوورەدا لە نێو هەژاری جل و بەرگی دڕاو مەرگ و نائومێدیدا شتێکی سەیر بوو. جلەکانی بەری ئەو کچە هەرزان بەها بوو. بەڵام لەگەڵ زەوقی کۆڵان و شەقام و ئەو یاسا و ڕێسایی لەگەڵ دنیا تایبەتەکەی ئەودا ئەگونجێ و ئەو ئامانجە ناپەساندانەی دەستی بەسەر ئەو دنیایەدا گرتووە تەواو ئەگونجا. سۆنیا لە تارمەکەدا و ڕێک لە بەردەم دەرگای ژوورەکەدا وەستا بەڵام هەنگاوی بۆ ژوورۆ نەنا وەک یەکێک گون بوو بێ نیگای وێڵیە گێڕا بێ ئەوەی بزانێت چی هەیە و چی نییە هەروها گای لەوەیش نەما بوو کە کراسە ڕەنگا و ڕەنگە ئاودیشمینەکەی بە داوێنێکی هەراوی پێکەنین هێنەوە کە لە دەستی چوارەم کڕابوو لەگەڵ ئەم شوێنەدانە گونجا. هەروها تەنورە پان و پۆڕەکەی کە بە پانی و درێژی دەرگاکەی داگرتبوو لەگەڵ پێڵاوە بریقەدار و چەترە بچکۆلەکەی دەستی کە شەوانە پێویستی پێی نابوو هەروە کلااوێکی حەسیری خڕی سەیری کرد بۆ سەری کە پەڕێکی سووری پیا هەڵچقاند بوو لە ژێر کلااوە بچکۆلەکەەوە کە وەک مناڵان لاردای نابوو دەموچاوێکی وردی سارد و ڕنگ زەرد و لاواز دەمێکی داچەقاو و چاوێکی پڕ لە ترس ئەبینرا. سۆنیا تەمەنی هەژدە ساڵان بوو، کچێکی کورتە باڵا و لاواز، بەڵام قژی زەرد و جوان بوو، چاوی شین و گەلێک سەرنجڕاکێش بوو، چاوی بڕیە قەنەفە و قەشەکە ئەوەندە خێرا هاتبوو، بە زەحمەت هەناسەی بۆ درا. سەرنجام گوێی لە هەندێک قسە و چرپە چرپی ناو خەڵکەکە بوو چاوی داخست لە دەرگاکە چوە ژوورێ و بەڵام هەر لە سوچێک داوەستا دان پیانان و ڕێوڕسمە ئاینیەکە کۆتای پێهات کاترینا ئیڤانۆڤنا چوە پاڵ جێگای مێردەکەی قەشەکە لاکەوت و ڕۆشتە پشتەوە پێشەوەی بڕاگەڕایە و لای کاترینا ئیڤانۆڤنا بۆی دڵی بداتەوە ئامۆژگاری بکە کاترینا ئیڤانۆڤنا بە ڕەقی و تووڕەییەوە قسەکانی پێ بڕی، ئاماژەی بۆ لای مناڵەکانی کرد و پرسی، باشە ئەمانە تاوانیان چییە؟ قەشە وتی، خوا گەورەیە، لە بەزەیی خوا بێ ئومێد مەبە. کاترینا ئیڤانۆڤنا وتی، هەی هەی، خوا میهرەبانە، بەڵام بۆ ئێمە نا. قەشە بە دەم سەر ڕاوەشاندنەوە پێی وت، خانمەک، ئەمەی تۆ ئەیڵێ گوناهە؟ کاترینا ئیڤانۆڤنا ئاماژەی بۆ لای پیاوەکی کرد، کە لە گیان اللە دایە و هاواری کرد وتی، ئەی ئەمە گوناه نییە؟ قەشە وتی، بەڵکو ئەوانەی بێ ویستی خۆیان کارەساتەکەیان ناوەتەوە هیچ نەبێ بەوە قایل بن کە لە بریدا و بۆ دەستگیرۆیتان هەقتان بۆ بکەنەوە. کاترینا ئیڤانۆڤنا بە توڕەیەوە دەستی ڕاوەشاند و بە دەنگی بەرز وتی، تۆ لە من تێناگەیت حەقی چیم بۆ بکەنەوە ئاخر ئەو خۆی بە سەرخۆشی چۆتە ژێر دەست و پێسپەکانەوە ئیدی حەقی چی لەوە هیچ حەقێکم بەدەست ناگات بەڵکو هەمیشە مایی سەرێشە و ئازاری من بووە ئاخر مەیخۆر بوو هەرچێکی دەزەکە و ئەیدا بە خواردنەوە لە ئێمە دزی و ئەی بردە مەیخانە ژیانی من و مناڵەکانی لایەنەکاندا نابوت کرد سوپاس بخوا کە مرد زیانی کەمترە بێ قەشەوت ئێمە کاتی بەخشین و لێبوردنا ئەم ڕفتارەتان گوناهە خانم ئەم هەستتان گوناهێکی گەورەیە کاترینا ئیڤانۆڤنا لە پاڵ بریندارەکەدا هەر لە جوڵەدا بوو ئاوی ئەدایە ئارەقە و خوێنی سەری پاگە کردەوە سەرینەکانی ڕازە کردەوە لەگەڵ قەشەدا قسەیە کرد و جارجارە هەر بەدەم کارکردنەوە ئاوری لێدایەوە تا لە پڕێکدا تەواو گەشتە تینی و شێتانە پەلاماری داوتی باوکە هەموو ئەمانەی تۆ ئەیان ڵیت قسەی ڕوتن بەخشین و لێبوردن چی ئەگەرم شەو ئەمەی بەسەر نەهاتای و هەر ئاوا بگەڕایەتەوە ماڵەوە ئەو تاقە کراسە پیس و دراوەی لەبەری دای و هیچی ترینە پێوەی خەوت ئەوسا من ناچار بوو تا بەیانی هەموو جانم لە ناو ئاودابێ خرتکە و پرتکەی ئەو مناڵەکان بشۆم و لە پشت پەنجەرەکەوە وشکیان بکەمەوە کە بەیانیش گزنگی دا ئینجا دەست بکەم بە پینە و پەڕۆیان ئەمەیە شەوی من ئیتر قسەکردن لە بەخشین کارێکی بێهودەیە تازە من هەر لێشی خۆش بوو کۆکینێکی قوڵ و ترسنا قسەکانی پێبڕی کاترینا ئیڤانۆڤنا بەڵغەمەکەی تف کردە دەسەسڕێکەوە بۆ تەماشاکردنی بردێ پێشەوە بۆ بەرچاوی قەشەکە و دەستی تون بە سنگی و گرت دەستە سڕەکە پڕبوو لە خوێن قەشە سەری دانەواند و هیچی نەوت مارمیلادۆف تەواو لە سەرمەرگدا بوو بەڵام چاوی لە دەموچاوی کاترینا ئیڤانۆڤنا هەڵناگرت کە دیسان خۆی بەسەردا شۆڕ کردبوو ئەیویست شتێکی پێ بڵێ تەنانەت هەولیشی بۆدا و بە زەحمت زمانی جوڵاند و شتێکی وت کە کەس تێ نەگەشت وەلێ کاترینا ئیڤانۆڤنا کە زانی مێردەکەی ئەوێ پۆزشی بۆ بهێنێتەوە زوو فەرمانی دایە وتی بێدەنگ بە پێویست ناکە ئەزانم ئەڵێی چی بریندارەکە بێدەنگ بوو هەر لە هەمان کاتدا نیگا شلوێکەی بەسەر سۆنیا کەوت و بینی تا ئەوسا ئاگای لەو نەبوو سۆنیا لە سوچێکی تاریک داوەستا بوو لە پڕێکدا بریندارەکە بە دەنگێکی گیرا و هەناسی سوارەوە بەوپەڕی نیگەرانییەوە لە کاتێکدا کە بە چاوە گێژ وێژەکانی لەو شوێنەی ئەڕوانی کەکچەکەی لێ وەستابوو هەوڵی دا کەمێک هەستێت وتی، ئەمە کێیە؟ ئەمە کێیە؟ کاترینا ئیڤانۆڤنا هاواری لێکردوتی، بنوو، بنوو! بریندارەکە بە تەکانێکی زۆر نائاسایی توانی خۆی لەسەر دەست بگرێ. بە حاڵەتێکی ترسناک و بێ جوڵە بۆ ماوەیەک سەیری کچەکەی خۆی کرد وەک ئەوەی نەیناسێت. ئاخر ئەو هەرگیز کچەکەی بەو جۆرە بەرگەوە نەبینی بوو لە پڕێکدا ناسی. کچە داما و زەلیل و غەمبارەکەی کە شەرمی بە جلەکانی خۆی هات و بە لارەملی و سادەییەوە چاوەڕێی ئەوەیە کرد سەرەی ئەویش بێ تا دوا ماڵئاوایی لە باوکی بکا. غەم و ئازارێکی لەڕادە بە دەر نیشتە سەر دەم و چاوی پیاوە و لە کاتێکدا کە دەستی بۆ لای سۆنیا درێژ کرد هاواری لە هێستا وتی سۆنیا کچەکەم بمبەخشە بەڵام لەبەرەوەی هاوسەنگی نەما و دەستی ترازە تەکانێکی خوارد و بەدەما لەسەر قەنەفەکەەوە کەوتە خوارێ هەڵیانساندەوە و پاڵیان خست ئیدی لە دوا هەناسەی دابوو سۆنیا بە دەنگی نزم هاواری کرد چوە پێشێ و لە باوەشی گرت هەر بەو حاڵەوە جوڵەی لێبرا باوکی لە ئامێزی ئەودا گیانی دەرچوو کاترینا ئیڤانۆڤنا کە لاشەی بێجیانی مێردەکەی بینی دەنگی هەڵبڕیوتی بە مرازی خۆی گەیشت باشە هی ئێستا چی بکەین بەچی بە خاکی بسپێرم بەچی ئەمانە بەڵێ ئەمانە سبەینێ بە چی نانیان دەرخوار بدەم ڕاستکۆڵنییکۆف لە کاترینا ئیڤانۆڤنا نزیک بۆ پێیوت کاترینا ئیڤانۆڤنا هەفتەی پێشوو مێردە کۆچ کردووەکەت هەموو شتێکی لەبارەی ژیانی خۆیەوە بە درێژی بۆ باس کردم بڕات هەبێ بەرامبەر بە تۆ بەو پەڕی ڕێز و پێزانینەوە قسەی کرد لەو شەوە کەزانیم تا چ ڕادێک وەفای بۆ هەمووتان و بەتایبەتی بۆ تۆ کاترینا ئیڤانۆڤنا هەیە لەگەڵ ئەو نەگبەتیەی داوێنگیری ببوو چەندە ڕێز و دڵسۆزی بۆ تۆ هەبوو ئیتر لەو شەوە بووین بە هاوڕێ ئێستا ڕێگەم پێ بدە من یارمەتیتان بدەم و ئەرکی هاوڕێتیم لەگەڵ ئەو خوا لە خۆش بوودا بەجێ بێنم ئەمە کەوابزان بیز ڕۆبڵە ئەگەرم ڕەپارەیە کۆمەکێکتان پێ بکە من من جارێکی دی دێمەوە لاتان ڕەنگە هەر بەیانی بێمەوە خواتان لەگەڵ ڕاستکۆڵنییکۆف بە پەلە لە ژوورەکە چووە دەرێ و خێرا لە ناو خەڵکەکەەوە خۆی گەیاندە پلیکانەکان بەڵام لە پرێکدا تووشی بوو بە تووشی نیکادیم فۆمیچەوە کە دوای بیستنی هەواڵی ئەم نەهامەتی هات بوو خۆی سەرکاری پێویستەکان کا لەو ساوە کە کارەساتی کوژرانەکە ڕوویدا بوو کاتێ لە پۆلیسخانێ یەکیان بینی ئیتر ئەم دوانە چاویان بەیەکتری نەکەوت بوو. نیکادیم فۆمیچ لە یەکەم نیگادا ڕاستکۆڵنییکۆفی ناسیەوە پرسی ها ئەمە تۆیت ڕاستکۆڵنییکۆف وەڵامی دایوتی مرد پزیشک هات قەشە هات و هەموو شتێک ئامادەکرا ژنە بێچارەکە زۆر ناڕەحەت مەکە نەخۆشی سیلێتی ئەگەرە توانی دڵی بدەرەوە هەموو لەشم بۆ بە خوێن پاشان زەردەخەنەیەکی هاتێ سەری ڕاوەشاند و بە پلیکانەکاندا چووە خوارێ لەسەر خۆ و بێپەلەکردن ئەچوە خوارێ هەموو گیانی لەرز و تا دایگرت بوو وەلێ خۆی بەوەی نازانی کە خۆشی هەستێکی تازەی ژیان لە پرێکدا و زۆر بە سەختی لەودا دروست ببوو ئەو هەستە لە هەستی کەسێکێ کرد کە فەرمانی مەرگی بەسەردا درابێت و لە ناکاوێکدا و بێ ئەوەی بەتەما بووبێ هەواڵی بەخشینی پێ بگا، لە ناوەڕاستی پلیکانەکاندا تووشی قەشەکە بوو کە بۆ ماڵە گەڕایەوە. ڕاسکۆڵنیکۆف بە هێوری ڕێی بۆ کردەوە و بێ قسە سڵاوی لێ کرد، بەڵام کە گەیشتە دوا پلە لە دوایەوە گوێی لە دەنگی پێیەک بوو کە بە پەلە لە دوایە هات، ئەمە پۆلێچکای مناڵ بوو کە کەوتبووە دوای و بانگی لێ کردووی و گوێ بگرە. گوێبگرە، ڕاسکۆڵنیکۆف ڕووی تێکرد، کچەکە لە دوا پلەکانی کۆتایدا پلەیەک لە سەرووی ئەوەوە بەرامبەری وەستا، کەمە ڕووناکاییەک لە حەوشەوە هاتبووە ناوەوە. ڕاسکۆڵنیکۆف دەم و چاوە لاوازی بەڵام جوانی کچەکەی ناسیەوە کە زەردەخەنەی لەسەر لێو و سەرنجێکی مناڵانەی لەمدا بوو، پەیامێکی پێ بوو پێچ و زۆری پێ خۆش بێ بە هەنکە هەنکە وتی، گوێ بگرە، ناوت چییە؟ ئەی ماڵتان لە کوێیە؟ ڕاسکۆڵنیکۆف دەستی خستە سەر شانی و بە خۆشییەکی تایبەتییەوە لێی ڕوانی. بەو تەماشاکردنەی زۆر دڵی خۆش بوو، هەرچەندە خۆیشی نەیەزانی هۆیەکەی چییە. ڕاسکۆڵنیکۆف لێی پرسی، کێ تۆی ناردووە؟ بەو پەڕی سادەییەوە بۆ ماچکردنی ڕاسکۆڵنیکۆف هێنایە پێشێ، لە پڕێکدا دەستە باریکەکانی کە لە دەنکە شقارتە چوون، لە ملی ئاڵاند و توند باوەشی پێدا کرد، سەری کچۆڵەکە کەوتە سەر شانی، لە کاتێکدا کە بە تەواوی ڕووی بە ڕیۆ نووساندبوو، کچۆڵەکە دەستی بە گریان کرد. دوای دەقیقەیەک سەری بڵند کرد و فرمێسکەکانی بە پشتی دەستی سڕی وتی، دڵم بۆ باوکمە سووتێ. لە پرێکا بە ڕوویەکی لێهاتوانەوە کە مناڵ لە خۆیەگرێت تاوەک گەورە قسابکەوتی چ بەڵاو نەگبەتیەک بەڕێوەیە ڕاستکۆڵنییکۆڤوتی باوکت خۆشێویستیت بە هەمان سیمای جددی و زەردەخەنەوە تەواوە گەورەوتی لیداجیانی لە هەمومان زیاتر خۆشەویست لە بەرەوەی مناڵە چونکە نەخۆشە هەمیشە لە دەرەوە شتێکی بۆ ئەهێنایەوە بەڵام ئێمەی فێری خوێندنە کرد هەر بە ویقارەوە لەسەر قسەکانی ڕۆشت وتی منیشی فێری دەستوری زمان و شتی ئاینیە کرد دایە گیانیش هیچی ناوت وەێ ئێمە ئەمانزانی کە دڵی بەم کارانە خۆش بوو باوکیشم هەرەیزانی دایکە گیان ئەوێت فەڕەنسیم فێربکە چونکەی تر کاتیەوە هاتووە کە من باش فێربم ڕاستکۆلنکۆڤتی ئەزانیت لەخوا بپارڕیتەوە پۆلیا وتی، بەڵێ، بێگومان ئەیزانم، ماوەیەکە، چونکە من گەورەم، خۆم بە تەنیا و بە دەنگی نزم درو دەخوێنم. بەڵام کولیا و لیدا گیان بە دەنگی بەرز لەگەڵ دایکما لە پێشدا درودی حەزرەتی مریەم ئەخوێن و دوایی دەست بە هیتر ئەکەن کە ئەڵێت، خوایە! لە خوشکە سۆنیامان ببورە و خۆشەویستی خۆتی پێ ببەخشە. پاشان ئەڵێن، خوایە! لە باوکەکەی تریشمان خۆشبە و خۆشەویستی خۆتی پێ بەخشە ئاخر باوکی یەکەممان مردووە و ئەمیان باوکی دووەممانە ئێمە بۆ ئەمیش هەر درۆ دەخوێنین ڕاستکۆڵنییکۆڤوتی پۆلیاجیان من ناوم ڕادوێنە جارێکیش درود بۆ من بخوێنن بۆ ئەم ڕادوێنە هەژارە کچۆڵەکە بە گەرمی وتی هەتا مابم هەمیشە دوعای چاکت بۆکەم دیسانە و لە ناکاودا دایە و پێکەنین و بازرەقەی بەست جارێکی تر تون لە ئامێزی گرتەوە ڕاسکۆڵنیکۆف ناو و ناونیشانی خۆی دایە، بەڵێنیشی پێ دا کە حەتمەن سبەیەک گەڕێتەوە لایان، کچۆڵەکە بە هەستێکی پڕ لە پێزانینەوە لێی جیابۆوە. کە ڕاسکۆڵنیکۆف هاتە سەر شەقامەکە، سەعات لە دە تێپەڕی کردبوو، دوای پێنج دەقیقە لە سەر پردەکە وەستابوو، هەر لەو جێگای دا کە چەند ڕۆژێک لەوەوبەر ژنێک خۆی فڕێ دابووە ڕووبارەکەوە، بە دەنگێکی پڕ لە بڕوا و سەرکەوتووانە وتی، بەسە. ون بن. ئەی بیری پوچ و ترسی درۆ و تارماییە خەیاڵیەکان، ژیان هەر بەردەوامە. بۆ من ئێستا ناژیم؟ ژیانی من نەبەستراوەتەوە بە ژیانی ئەو پیرێژنەوە؟ خوا لێ خۆش بێ. بەسە، خانمەکە، ئیتر کاتی حەسانەوەت بوو. ئێستا سەردەمی دەسەڵاتی هزر و ڕووناکیە. دەسەڵاتی ویست و هێزە. با بزانین من و تۆ کاممان سەرەکەوین. ئێستا خۆم ئەمە تاقیەکەمەوە بە فیزێکی تایبەتیەوە وەک بڵێ بانگی شەڕکردن لە هێزێکی تاریک بکە لەگەڵ خۆی داکەوتە قسەوتی پێم بڵێ چۆن قایل بووم لە شوێنێکی زۆر تەنگەبەردا بژیم من ئێستا زۆر لاوازم بەڵام لەوە کا نەخۆشیەکەم بە تەواوی چاک ببێتەوە کە لە ماڵ هاتمە دەرێ ئەمزانی چاکە بمەوە بەڕاست ماڵی پاچنکۆڤ تەنیا دوو هەنگاو لێرەوە دوورە هەرە بێت سەرێک لە ڕازومی خین بدەم تەنانەت ئەگەر ئەمەندەیش نزیک نەبواە باگرەوە کە بەرێتەوە لێگەڕ با ئەوش دڵخۆش بێ گرفتێک نییە باوا بێ هێز هێز پێویستە بەبێ هێز هیچ کارێک ناڕواتە پێشێ بەڵام هێز و دەسەڵاتیش بە زۆر دەسەکەوێ ئەمەیە ئەو شتەی کە ئەوان نایزانن کە ئەم قسانەی بە لووتبەرزی و تەواوی بڕواوە خستە سەر پەیڤەکانی تری ڕێگەی لەبەر گرت و بەشەکەتی هەنگاوی نا تا لە پردەکە تێپەڕی تا ئەهات فیز و دڵنیاییەکەی لە زیادی بوو هەر دەقیقەیەک کە تێپەڕی ئەم لە دەقیقەی داهاتوودا کەسێکی تر بوو بەڵام چ شتێکی گرنگ بوو بەهۆی ئەوەی کە ئەم گۆڕانەی بەسەردا بێ خۆشی نێزانی وەلێ وەک یەکێک کە لەوەدا بێ لە دەریایەکدا بخنکێت چۆن دەست بۆ پوشێک ئەبا ئەمیش لە پرا لەوە گەشت کە ئەتوانێت بژی کە هێشتا ژیان بە بەریەوە ماوە و ژیانی ئەم لەگەڵ ژیانی پیرێژنەکەدا نەهاتۆتە کۆتایی ڕەنگە بۆ ئەم ئەنجامگیریە زۆری پەلەکرد بێ بەڵام گوێی پێنەدا لە پرێکدا بەبیری داهات لەگەڵ ئەمانێشدا داوام کرد درود بۆ ئەم